بەشی هەژدە. چیرۆکی تابلۆی چاوەکانی لەوە دەستی پێکرد باوەڕم ناکرد مامۆستاماکان ئەو نیگار کێشە مەزنەی کە بە یەک نیگا پێی بەگشت نهێنەکانە برد تەماشای من کا و هەست بۆ شۆڕشەی نێو ڕۆحی من بکات هەر لەو یەکەم شەوە شەیدای چاوەکانی من بوو هەمیشە لە خۆی دەپرسی ئاخۆ دەبێت چ نهێنیەک خۆی لەم چاوانەدا حەشاردابێت ئەم چاوانە چیان لە گیانی منەوێت چەند ساڵ پەی دەرپەی بە دوای وەڵامی و پرسیارەدا گەڕا تا دەبینیت لە کۆتاییدا بەم جۆرە وەڵامەکەیدایەوە کە ئێستا ئێوە لەم تابلوێ دایبینن وەلێ من و ڕۆژانە خۆشم نەمەزانی چیمەوێت سڵم لەو پیاوە بازمون و شەرمن و گۆشەگیرە لە هەمان کاتا ئاگرین و پۆڵای ناکردەوە کە لە بیری هەموو شتێکا بوو تەنها دڵداری نەبێ لەگەڵ کچێکی لای وەکو منە هەر لە یەکەم ساتەوە لەگەڵیدا هەستم کرد ئەگەر نەیخەمە ژێر کاریگەری خۆمەوە ئەوە ئەنجن ئەنجن مەکات ڕەنگە و دەمە بە درۆ و بە چاوێکی عاشقانە ئاساوە نیگام کرد بێت بەڵام مەبەست مازاردانی نەبووە مەبەستم فریودانی نەبووە دەمویست لە بەرچاوی ئەو خۆم وەکو ئافرەتێکی تێگەشت و دنیادیتە بناسێنم ئاخ نازانم نازانم ئەو هەست و سۆزەی ئەوسام تەعبیری لە پاکی و لە خۆبوردووی من دەکرد یا لە ساختەیی و هەوەسبازیم کە شتێکی لێ دەپرسیم من وەڵامێکی دوو لایەنەمە دایەوە ئەمە لە کاتێکان نەمدەوێرا لەگەڵ خوددادادا درۆیەک چییە بیکەم دەربارەی پاریس پرسیاری لێکردم دەربارەی خوددادات حەزی دەکرد ورد و درشتی ژیان و تەندروستیە و بزانێت سەبارەت بە قوتابیەکان ژمارەیان و کاریگەری خوددادات لەسەریان لی پرسییم ئەم لەگەڵ قوتابیەکانی تێشدا پەیوەندی ڕامیاریم هەبوویان نە کەی خوێندن تەواوەکەیان کەی بۆ ئێران ئەگەڕێنەوە ئایا خوداداد لە چالاکیەکانیان قایلە ئینجا هاتە سەر ئامۆژگاری کردنی من لەم قۆناغەدا کاری ڕامیاری شتێکی خەتەرناکە یاریکردنە بە ئاگر وانەزانم ئێرش پاریسە و دەوڵەت دەستی بە دوژمنەکانی ناگات ئایا ئاگادارم کە دەوڵەت ئێران پەیوەندەکانی خۆی لەگەڵ دەوڵەتی فەەنسادا پچڕاندوو و بڕیارە هەموو قوتابی ئێرانەکان بۆ سویسرا و بەلجیکا بنێرێت نابێ وابزانم لە بەرەوەی ئافرەتم ئیتر جێ گومان و مەترسی نابم ئەوەندە نابێت چەند ئافرەتێکیان لە ڕەشت و تەورێز گرتووە و نزیکەی دوو ساڵیش دەبێت دوو ئافرەتی تر گیراون و وان لە زیندانە دائیرەی ئاسایش بەزەیی بە کەسا نایەتەوە گەر بمەوێ ببمە کەسێ خزمەتی کۆمەڵەکەم بکەم دەبێت زیاد لە ڕادەی پێویست ئاگام لە خۆم بێت گفت و گۆی ڕامیاری لەگەڵ کەسانێکە کە شایستەی ئەوە نین جگە لە زیان هیچی تری لێ چاوەڕێ ناکرێت هەندێ جار وا چاکە بە شان و باڵی ڕژێم و دیکتاتۆرا هەڵبدەیت و ئەمە بە گوناه ناژمێرێ ئینجا لەبەر ئەوەی من لە فەرهەنگەوە گەڕاومەتەوە گومانی تێدا نییە کە دەخرێمە ژێر چاودێریە و بۆیە وا چاکە تا ماوەیەک هامۆشۆی یەک نەکەین ئایا هیچ نامەیەکم لەگەڵ خۆما هێناوە پرسیاری دەکرد و وەڵامی ڕوون و ڕاستە و خۆی لێم دەویست هەندێ جار قەنەعەتی بە وەڵامەکانم ناکرد بۆیە هەم دیسان ورتر پرسیارەکەی دووپاتە کردەوە یان پرسیارەکەی بەش بەش دەکرد و سەرنجی منی بۆ خاڵە گرنگەکانی ڕاکێشا بەڵام من لەو شتانی کە ئەو دەیوت دابڕابووم وانەزان ترس دایگرت بووم ڕاستە و ڕۆژانە تاران ڕۆژانی ترس و گومان و ناومێدی بوو هەموو لە یەکترە ترسان ترسی منیش نەزیاتر و نەکەمتر بوو لە ترسی ئەوانی دی بەڵام سەرباری ئەوە من هەستم بە مەترسی ناکرد دایری ئاسایش دەیتوانی کەسێکی وەکو خوددادات وەیلان و سەرگەردان بکە وەلێ خانەوادەکەی ئێمە لە دەزگاکانی ڕژێمدا دەستی دەڕۆشت و لەوە بەریش نەمبیستبوو دەوڵەت خانەدانی وەکو خانەوادەکەی ئێمەی گرت بێت گرتنی وەزیری جەنگ و کۆمەڵێک پیاوی تری وەکو ئەو مەسلەیەکی تر بوو ئەوانە دەستیان لە سیاستی دەوڵەت وەردا بوو ئەجینا کەسێک حەقی بەسەر منەوە نەبوو من بەم جۆرە بیرمە کردەوە لە سەرێکی تری شەوە ژیانی من هێندە شوم و بێزراو بوو ڕۆژگار خەریک بوو بەدەمەوە پێەکەنی منەو کابرایم دۆزی بوویەوە کە ساڵانێک بێ ئەوەی بیبینم یا بیناسم خۆشم دەویست و کارکردنە سەر هەست و سۆزی بە هەر ڕێگایەک بێت پیرۆسترین مەبەستی من بوو لای من ئەوە مەترسی گەورە بوو کە ئەو هەمیشە سارد بێ لەگەڵ ما و بە زمانێکی ڕسمی قسەم لەگەڵا بکات من دڵم پەلەپەل کا و ئەویش بێباکانە خەریکی ئەنجامدانی کاری خۆی بێت و منیش ناچار بم درۆ بکەم من گەر دەمزانی دەتوانم پەیوەندییەکی مانەوەی قووڵتر لە پەیوەندی ڕامیاری بە مەبەستی ئەنجامدانی ئەو چالاکییە نهێنییانە لەگەڵیدا ببەستم، ئامادە بووم خۆم فڕێ بدەمە بەر پێی، دەست لە هەموو شتێکی خۆم هەڵگرم، کەسێتی خۆم پێشێل کەم، بەڵام دڵم وای پێ دەوتم کە ناتوانم لەو ڕێیەوە لەگەڵیدا تێبکەوم. دەبێت دەست و پەنجەی لەگەڵدا نەرم بکەم و لە کێشمە کێشمدا شکستی پێبهێنم باسی ژیانی خۆم بۆ کرد باسی سەفەرەکە ئیتالیام وەسفەکەی ستیڤانۆ و چۆنێتی یەکتر ناسیرم لەگەڵ خوددادادا لە تاوی قسەکاندا خۆم ئازا و وردبین لە قەڵم دەدا کاتێ پێی دەوتم کە دەبێ وریابم و ئاگام لە خۆم بێت لە وەڵامدا دەموت بیر لە من مەکەنەوە تازە کار لە کار ترازا و من ڕێ و ڕەوشی خۆم باشەزانم بە جۆرێک باسی لاوە پاریسیەکانم بۆ کرد وەک ئەوەی هەمویان بێ ئەزمون و هیچ لەباردانەبووبن هەر لە یەکەم ساتی گفت و کۆکردنمەوە لەگەڵیدا دەمامکێکم پۆشی و بڕیارمدا کە ئەو پیاوە نابێ سیمای ڕاستەقینەی من ببینێت چونکە گەر دەرک بە لاوازی و خەوشەکانم کات ئیدی کەسێتی من بەلای ئەوەوە هیچ نرخێکی نابێت ئەو ئیشە بچووکانی کە بە دەستوری خوداداد ئەنجامدابوون سەد ئەوەندەی قەواری خۆی گەورەتر پیشان دەدان مەسەلەی وەهام دەهێنایە ئاراوە کە ئەو ڕۆژانە تەقەی سەرم لێی دەهات ئەوەی کە لەم و لەوم بیستبوو یا ڕۆژێک لە ڕۆژان لە ڕۆژنامەیەکە خوێندبوومەوە وام لە قاڵب دەدا هی خۆم بێت هەندێ جار دەقاودە قسەکانی خودادادم دەوتەوە زەردەخەنە دەوری چاو لێوەکانمی جێ نەدەهێشت تەواوی هوەری دڵڕفاندنی خۆم خستبوویە گەڕ ئەو شەوی یەکەمە مەبەستێکم لەو خستنەگەڕی هوەری دڵڕفاندنە هەبوو ئەو لە قسەکانیدا پێیوتم کە دەبێت تا ماوەیەک یەکتر نەبینین، تەنانەت نەیویست ناونیشانی ماڵەکەیشیم بداتێ، لە کاتێکا من ئیتر بڕیاری چارەنووسی خۆم دابوو، دەمویست تا کۆتایی لەگەڵیدا بڕۆم. ئەو نابێ بتوانێ ماوەیەکی زۆر من نەبینێت، ئەو دەبێ هەر لە یەکەم شەوەوە ئەوە بزانێ کە لەگەڵ ئافرەتێکا کە هاوشانی ئەو نییە ڕووبەڕووە بێتەوە. نابێ وا بزانێ لەگەڵ کەسێکی سیاسی ئاساییدا هەڵسوکەوت دەکا ئەو دەبێ لە بیری مندا بێ و ئەمەش لە کاتێکا دێتە دی کە ئێمە زوو زوو یەکتر ببینین و لە هەڵسوکەوتی لەگەڵما لە قسە خۆشەکانی من بە دەم و چاوە جوانەکەم لە خەندە شادی هێنەرەکانم لە چاوە پڕ ئەفسوون و سیحراوێکانم چێژ ببینێت. لە پاریس کەوتبوومە ژێر کاریگەری خودادادەوە و هەرچیەکی دەوت بە قسەم دەکرد هۆیەک لە پشت ئەمەوە بوو لەوێ ئامادە بووم گیانی خۆشم ببەخشم جگە لەوەی لە پاریس هەر مرۆڤێک بە چاوێکی ترەوە دەڕوانێتە هاونیشتیمانانی خۆی بەڵام کاتێک هاتمەوە بۆ ئێران لەگەڵ خەڵکیدا تێکەڵ بووم ناومێت بووم من ئەو خەڵکە ڕەمەکیەم بە هۆشیارتر و ئازاتر دەزانی کەچی لە تارانی مەرگباری و ڕۆژەدا بە چاوی خۆم دەبینی ئەو خەڵکە چۆن مەرایی بۆ پیاوانی ڕژێمەکەن لەوێ لە پاریس ئامادە بووم ژیانی خۆم بکەمە قوربانی خەڵکانێک کە لە تەسەوری خۆمدا بوون جگە لەوەی هەستم دەکرد بۆ منێکی شکست خواردوو لە ژیاندا جگە لەم ڕێە ڕێیەکی دیکە نەبوو یا دەبواە لەگەڵ یەکێک لەو بابا بێ شەرمانەدا بژیمایە یان خوێناوی دڵی خۆم بخۆمەوە و کۆتایی بە ژیانی خۆم بهێنم ڕێی سێمیش ئەو ڕێی تێکۆشانە بوو ئەم تێکۆشانە منی هاندا ومێدی پێبەخشیم بەڵام تا ماوەیەک تا ئەو دەمەی کە ئەوم تێدا بینی لە پاریس منی بێ بەهرە بە شوێن شتێکا چووم کە زۆر لە خۆم گەورەتر بوو دەڕۆستی نەهاتم لەوێ گرفتاری ناومێدیکی کوشندە بووم ئەو دەما ئامادە بووم ئەم ڕێسێمە بگرەمە بەر وامەزانی مانایەکم لە ژیانما دۆزیوەتەوە لەو هۆکارە تایبەتیانی خۆشم بەولاوە ژیانی سادە و پاکژی خوددادات و میهرەبان و بە تایبەتیش لە خۆبردننی ئەم کیژە ناسکە بۆ من بوو بوو بە نمونەیەکی جوان. ڕۆژی چەند میهرەبان و دەردی دڵی خۆی بۆ کردم و وتی گەر دەزانن من چەند خودادادم خۆش دەوێت خۆشمەزانم ئەم خۆشەویستیەمان ناگاتان جام و بەناکامی کۆتایی دێت خودادا دیا کوژرێ یان ماندوی و یا شەکەتی گیانی لێدەسەنێت نەخۆشیشە. قسەکانی ئەو کیژە پاکیزەیە چۆن کارم لێ ناکات دەست بەرداری تەواوی ڕابواردن و خۆشیەکانی پاریس بووم و هاتمەوە بۆ تاران و باش دەمزانی چ بەدبەختیەک لێرە چاوەڕێمە بەڵام کاتێک ئەو ناسی هەر لە مانکی یەکەمدا لە بەیەکەوە چوونمانە بۆ سینەما و پیاسە و گێڕانەوەی ڕووداوەکانی ڕابردووی خۆم لە پاریس ڕاستیەکی گەورەترم بۆ ڕوون بوویەوە ڕۆح و جەستم داوای شتێکی دیکەی دەکرد لە ماوەی ئەو پێنج ساڵەدا کە لە پاریس بووم تاقەجارێک چیە پیاوێکم نەناسی خۆشم بێت تاقەجارێک چی ڕۆحی شەکەتم ئامادە نەبوو تکا لە پیاوێ بکات ڕاستە من خەڵکی وڵاتەکەی خۆم خۆش ناویست هاوڕێتیانم ناکرد لای من فزە سوڵتان نمونەی خەڵکی نیشتیمانەکەم بوو هێندە بەس بوو من لێو هەڵبێنمەوە و ئەو وەکو سەیەکی ماڵی بکەوێتە کلکەلەقێ گەرچی ئەمە هەستی من بوو بەڵام کەیکی چوک و مامۆستام دەبینی هەموو شتێکی خۆی تەنانەت هوەرەکەشی کردبووە قوربانی ئەو خەڵکە بەدبخت و بەسە زمانە لەم ڕۆوە دەبووە جێگای ڕێز و ستایشم چۆن دەمتوانی ئەم پیاوە شەنگ و ئازمون دیدە و عذاب دیدەیە بەو مناڵە وردکە ئێرانیانی پاریس بەراورد بکەم هەستە درۆکانی ئەوان منی بریندار دەکرد هەمویان حەزیان بە گۆشتی لەشی من دەکرد لە کاتێکا من حەزم دەکرد ڕۆحی خۆم شاباش بکەم دەمویست لەشم بە کەسێک بەخشم کە ڕۆح مەسیرەکە حەزم دەکرد ئەوەی کە تینویم لە ڕێی کێشمە کێشەوە چنگم بکەوێت نەک یەکێک بێت و تکام لێ بکە بەڵام لێرە لە تاران لەبەردەم ئەو پیاوە بەهرەمەندەیە ئەو پیاوە ستەمدیدە سەرسەختەیە کە هونەرەکەی دەکردە قوربانی مرۆڤایەتی ئاخ من چیڵێم ئاخ چەند حەزەکەم ئێوە لەم شتانە حاڵی بکەم کە ناتوانم بە قسە دەریان بڕم وانەزان من هەر لە یەکەم نیگاوە عاشقی ئەو بووم نا هەرگیز وانە نە عاشقی بوو و نە ڕقیشم لی بوو بەڵام ئەو پیاوە لە بوونما سەواری خۆی جێهێشت بوو ئاگرێکی لە نێو دڵما هەڵکرد بوو کە بەردەوام دەروونمی دەخوارد و دەیسووتانم چۆن چۆنی بێڵام ڕەنگە لێم تێبگەن لەوانەیە ئەو چینەی کە لە یەکەم چاوپێکەوتندا لە خانووەکەی شەقامی لارزار لە ناخی دڵمدا ڕۆنیشت هەر ئەو چینەیە وەکو ئاوێکی پەنهانی ژێر پووشێک بەبێ ئەوەی من بەخۆم بزانم دژ بەوە ڕای پێچابووم بەڵام چ ئەو شەوەی سینەماکە و شەوانی دواتریش من سەرنجی ئەمەم نەدابوو بە کورتی و پیاوە کەسێتیەکی پتەوی هەبوو یا ئەبواە خۆشت بویستایە یا پێتەوە بدایە. ئەو پیاوە لە ئاستی من دانەبوو منیش حەزمە کرد لەگەڵی دابکەومە کێش بە کێشەوە کاتێک ئەوەندەی نەمابوو فیلمەکە تەواو بێت و قسەکانمان بێنە کۆتایی لێم پرسی ئێواڵێن نابێ زۆر یەکتر ببینین مەبەستان چییە؟ وتی سەرەتا وا باشە یەکتر زۆر نەبینین وتم آخر کارم هەیە لەگەڵتانە ئێوە هیچ دەسوورێکتان پێنەداوم من نەهاتوومەتەوە تا بێکار و بەرەڵابم زۆر یانی چی یانی من کەی ئەوە ببینمەوە وتی سێ چوار هەفتەیەک سەبرکەن پرسییم ئەی چۆن وەڵام لێ جەڕنەوە وتی دوایی قسەی لەکەی وتم دەبێ ئێستا قسەی لێ بکەین لە تاریکەکەیا تەماشایەکی چاوەکانی کردم ئینجاوتی ئەم سووربوونەوەیەت لە چیە کچێ پێکەنی ئەم قسەیەم زۆر پێخۆش بوتم حەز دەکەم زیاتر بتان بینم پرسی، تەلەفۆنتان هەیە؟ ئەو ژمارەی تەلەفۆنەکەی خۆی دامێ و منیش ژمارەی تەلەفۆنەکەی ماڵەوەمانم پێ دا. ئەو ژمارەکەی منی نووسی و بەڵام من پێویستم بە نووسینی نەبوو، ژمارەی تەلەفۆنەکەیم هەرگیز لە یاد ناچێتەوە.